بەرنمەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامی نۆژین پێشکەشەکرێت بەرنامی نۆژین لە دووتێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدە و پێشکەشکردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. دەزانم کە مەینەتەکانی من دەبینی و لە نیگەرانییەکانم دەگەی. بڕوام وایە کە لە سبەینێکانی داهاتوودا هەرگیز بە تەنها جێم ناهێڵی. کێماسییەکانم لێوان لێو دەکەی، تینوێتییەکانم تەژی دەکەی و کەمەکانم پڕ لە فەڕ دەکەی. خاڵییەکانم پڕ دەکەی و دامەزراویی بە سستییەکان دەبەخشی. کاتێک کە تۆ لەگەڵ منی، ئێمە پێکەوە لەشکرێکین. ئەی میهرەبانترین، تۆ تاڤگەی فەڕ و نیعمەت و بەخششەکانی منی. سوپاس بۆ تۆ کە دەریای بێ پەیی موحیبەت و فەڕ و ئەوینی. ئەگەر تۆ نیگەرانی بۆچی نزاناکەی؟ ئەگەر لە نزاکردندا کەسێکی کارای، ئیدی بۆچی نیگەرانی؟ نیگەرانی یەکێکە لە گەورەترین ئاستەنگەکانی سەر ڕێگەی ئاسوودەیی دەروون، نیگەرانی ڕێگری گەیشتنە بە خودا، نیگەرانی و ترس بە هاوشانی یەکتر بەرەو پێشەواچن. دەست بە دەست پێکەوە هەنگاو دەنێن. کاتی ئێمە لە کەمی بارودۆخێکە ترسین، مێشکمان وەک پەروانەیەک ئەخولێتەوە، هەوڵەدا ڕێچارەیەک بدۆزێتەوە، نیگەرانی و سترێس بەدییە هێنێ، کارایی مێشک خاوەکاتەوە و سترێس دەتوانێ ئێمە لە ڕووی جەستەیی و ڕۆحی و دەروونیەوە نەخۆش بخا، نیگەرانی هەرگیز هاوکاری هیچ جۆرە ئامانجێکی لێ ناوەشێتەوە. گرنگە ئەوە بزانین کە جەستەمان هیچ جیاوازییەک لە نێوان ڕاستی و خەیاڵدا ناکا، بۆیە جەستەمان وەڵامی هەر شتێک ئەداتەوە کە لە زەینماندایە. بۆ نموونە ئەگەر بیر بکەینەوە پڵنگێک لەو دیوی دەرگاکەوەیە، لە حاڵی ڕۆیشتندایە، جەستەمان ئەکەوێتە حاڵەتی سترێسەوە. بە درێژایی سترێس ڕەهایی لە مادەی کیمیایی میکانیزمێکی ئەندامییە، بە شێوەیەکی خودکار بە پێویست یان سازدانمان بۆ جەنگ یان خۆ لادان ڕووەدا مادەی کیمیایی ڕەها بوو لە کاتی سترێسدا بە ڕەوشی جیاواز لەسەر جەستەمان کاریگەری دەبێ ئادری نالین و ڕووناکی ئەدرین نالینی دەرهاویشراو دەچنە سوڕی خوێنەوە بەمەش لێدانی ترپەی دڵ بەرەو باڵا ئەچێ و ماسولکەکان گرژ دەبن و هەناسەمان توند دەبێت و هەژین و دژایەتی و خەشم بەرەو باڵا دەچن. ڕێگای ئاسان بۆ ڕەوینەوەی نیگەرانی گەشەی ئیمانە. هوارد چنلدرەر دەڵێ هەر بەیانیەک من پانزە خولەک تەرخان دەکەم تا زەینم لە خودا پڕ بکەم بەمە شوێنێک بۆ نیگەران بوون لە دەروونمدا نامێنێتەوە خودایە کاتێک شەو دادێ با بیروباوەڕم بەهۆی تۆ و عەشقی تۆوە لە ئارامیدا بێ، با خەوی من بەهۆی ئاسوودەی و سۆزی تۆوە لێوان بێ لە دڵنیایی و بە ئاگا بێ کە من هی تۆم و بۆ تۆ دەبم. نیگەرانی و دڵەڕاوکێ لە بنەڕەتدا زادەی لەدەستدانی باوەڕن کەسی نیگەران هەمیشە ترسی لە خراپتربوونی کارەکان هەیە و هەر ئەم مەسەلەیە دڵەڕاوکێ و تەشویشەکانی زیادەکە بەردەوام نیگەرانی پێشاتێکە کە ڕەنگە هەرگیز ڕوونەدا و بۆ نەهێشتنی نیگەرانی و دڵەڕاوکێ پێویستە چەند هەنگاوێک بگیرێتە بەر هەر بەیانێک کە لە خەو هەڵەسی ڕوو لە خودا بکە و وەک زارۆکێک کە خۆی فڕێداتە ئامێزی باوکی بە قووڵی باوەڕ بەم خاڵە بهێنە کە پەروەردگار لە بوونی ئێوەدا حزووری هەیە و پزیشکێکی دانایە و هەر برینێک ساڕێژ دەکا و لەبەر خۆتەوە بڵێ ئەی دەسەڵاتی ڕەها پەنام بۆ ئامێزی گەرمی تۆ هێناوە خاڵی دووەم ئەوەیە لە ناخی دڵەوە باوەڕت بەوە هەبێ کە توانی کێشە و گرفتەکانت بۆ ئەو دەسەڵاتە ڕەهایە باس بکەیت و حیکمەتی خودایی هەر گرێ گەکاتەوە و هەر گرفتێک چارە ئەکا و دڵسۆزانە لەبەر خۆتەوە بڵێ سوپاس گوزاری تۆم ئاوەز و دانایی تۆ ڕێبەر و ڕێنمای من دەبێ. یەکێکی تر لە خاڵەکان ئەوەیە ئێستا کە لێوان و کەیلیت لە بیر و باوەڕ خۆت بە ئەو بسپێرە بۆ ئەوەی کارەکانت بە گوێڕی مرازی خۆت بەرەو پێشەوە بچێ و لەبەر خۆتەوە بڵێ پەروەردگار پەروەردگار گرێ گوشاری منە و وەڵامی هەر مەتەڵێک دەداتەوە و گرێ کوێرەی ئاریشەکانم ئەکاتەوە. ئەگەر ئێوە ئەم گرنگیە بزانن کار لە مەلەکوتی خوادا لە دەستدان و هەژاری و شکست بوونی نیە، هەرچی ناسازی هەیە لە ژیانتانا بنە و بارگەی جەم دەکا، چونکە ئەو ئەزموونانەی بەرەنجامی نیگەرانی و خەیاڵی پوچ و بێهودەی خۆتان بوون، بەڕای ئێوە هاوەڵی خراپ کێیە و چ تایبەتمەندییەکی هەیە؟ بێگومان لە وەڵامدا دەڵێن هاوەڵی خراپ کەسێکە مرۆڤ لە ڕێی ڕاست لەادا و گومڕایەکا و دواجار ڕێڕەوی ژیانی مرۆڤ دەگۆڕێ و بەرەو نابوودی و تیاچوونی یەبا. کەواتە هاوەڵی خراپ دەتوانێ کاریگەری وێرانکەر لەسەر چارەونووسی مرۆڤ بەجێبهێڵێ. سەعدی شیرازی لەبارەی دۆستی خراپەوە دەڵێ، تا پێت دەکرێ لە هاوەڵی خراپ ڕاکە، هاوەڵی خراپ لە ماری خراپ خراپترە، ماری خراپ تەنها لە گیانت دەدا، هاوەڵی خراپ لە گیان و ئیمانیشت دەدا. هاوەڵە خراپەکەی ئێمە هزرە نێگەتیڤەکانی ئێمەیە، هزرگەلێکی وەک ترس و دڵەڕاوکێ و نیگەرانی و بێهیوایی و بێباوەڕی و تووڕەیی و تەمەڵی و خۆبەزلزانین و نەزانین و کینە و چەندینی تر. هەموو ئەم هاوەڵە خراپانە دەبنە مایەی ئەوەی ئێمە بە ئامانجەکانمان نەگەین. ناومێد مەبن. هەواڵێکی خۆشیش هەیە لە بەرامبەر ئەمانەدا. هەموومان هاوەڵێکی باشمان هەیە و لەگەڵماندایە. دەزانن کێیە؟ ئەوە هیچ کەسێک نییە جگە لە هزرە پۆزێتیڤەکانی خۆمان. هزرگەلێکی وەک ئازایەتی و ئیمان و لێبوردن و ئاگایی و دانایی و خاکیبوون و کۆشش و هیوا و متمانە بەخۆبوون. هەموو ئەم هاوەڵە باشانە دەبنە مایەی ئەوەی ئێمە بە ئامانجەکانمان بگەین. متمانە بە خۆبوون گرنگترین و کاریگەرترین و کارسازترین بەشی وجودی ئێمەیە کە بەردەوام لەگەڵ بەشێکی دیکەی وجودی ئێمە کە ترسا لە ململانێدایە بێ دوودڵی هەر کام لە ئێمە ترس و متمانە بەخۆوونمان لە ناخی خۆماندا هەیە کە لەسەر خاوەندارێتی مەملەکەتی بوونی ئێمە بەردەوام لە حاڵەتی جەنگ و کێشمەکێشدان لەگەڵ یەکتری. گۆڕینی پەیوەندی ئێمە لەگەڵ ترس لە ناوبردن و نەهێشتنی ئەودا نییە، بەڵکو لە ڕێژەی بەرزکردنەوەی غیرەت و ئاگایی خۆمانە لە ئاست ترسدا. ترس واقیعیەتێکی سروشتیە بۆ ڕووبەڕووبوونەوە لەگەڵ حەقیقەتەکاندا و ئەمە کاردانەوەی دروستی ئێمە دەبێ کە ئیستۆپێکی لێ دروست بکەین یان جوڵەیەکی خێرا. ترس تاقانە دوژمنی سەرسەختی ئادەمی زادە، هەر کاتێک بترسی شکست دەخۆی، ترسی لەدەستدان، ترس لە شکست، ترس ئێوە ئیفلیج دەکا، چونکە لە دەمی ترسانا پەیوەستبوونی خۆت بە سەرچاوی ڕاستەقینەی دەسەڵاتی خودا لەدەست دەدەی، ترس واتە باوەڕێکی لار و ئیمانێکی ئاوەژوو، کاتێک ئەترسی ئەوەی لێی دەترسی بۆ لای خۆت ڕایدەکێشی، چونکە لە کاتی ترسدا هزرا نەرێنیەکان دیسان دەڕوێن. پێشنیار ئەوەیە ژیان وەک تەلەفزیۆنێک وایە، هەوڵمەدە تەنها بینەر بی، تکایە کۆنترۆڵی تەلەفزیۆنەکە بەدەستەوە بگرە. لە جیهاندا گەلێک جۆر چێژ هەیە بەڵام یەک چێژ بانترە لە هەمویان ئەویش شتێک نییە جگە لە چێژی بەرقەرارکردنی پەیوەندی لەگەڵ خوادا لە یادت بێ لە بەرزی ئاسمانەوە جێیەک هەیە کە ئیدی هیچ هەورێک نییە. ئەگەر هێشتا ئاسمانی دڵت هەورییە، دڵنیابە بە ئەندازەی پێویست بڵند نەبوویتەتەوە. وە خۆشحاڵ بە، چونکە هیچ کێشەیەک بوونی نییە تۆ و خواوەند نەتوانن پێکەوە چارەی بکەن و هیچ ڕەوشێک نییە کە تۆ لەگەڵ خوای گەورەدا پێکەوە نەتوانن ئیدارەی بکەن و هیچ بەرپرسیارەتێک بوونی نییە بەدوای خوادا مەگەڕێ، لەناو لاپەڕەی کتێبە کۆنەکاندا نییە، لە رێگا تەسک و ناکۆتاکانیشدا نییە، خودا لە کۆڵان بە کۆڵانی دەروێشی و دوور لە مرۆڤەکاندا نییە، لەوێ نییە و گەڕانت کات بە فیڕۆدانە، خودا لەو دەستەدایە کە دەستگرۆیی پێ دەکەی، لەو دڵەدایە کە شادی دەکەی، لەو بزەیەدایە کە دەیخەیتە سەر لێوان، لە فاسیلەی هەناسەکانی تۆ و ئەودایە کە ئاوێتەی یەکتر دەبن، لەو دڵەدایە کە بۆ تۆ لێێدا لە ناو گەرمی دەستەکاندایە کە لە یەک هەڵدەپێکرێن. خودا لەو جەژن و ئاهەنگەدایە کە بەرپای دەکەی، خودا لە بۆنی خۆشی نانێکدایە، خودا لەوێیە، لە کۆڕی خۆشەویستاندا. ئەڵێن ڕۆژێک حەزرەتی سولەیمان مێروولەیەکی لە دامێنی کێوێکدا بینی خەریکی جێبەجێکردنی خاک و خۆڵی دامێنی کێوەکە بوو لێی پرسی بۆچی هێندە خۆت ماندووەکەی مێرولەکە سەری هەڵبڕی وەڵامی دایەوتی معشوقەکەم پێی وتم ئەگەر ئەم کێوە جێبەجێ بکەی ئەوە بە ویساڵی من دەگەی منیش بە عەشقی ویساڵی ئەو دەمەوێ ئەم کارە ئەنجام بدەم. حەزرەت وتی، ئەگەر تۆ تەمەنی نوحت هەبێ ناتوانی ئەم کارە ئەنجام بدەی، مێرولە وتی، هەموو هەوڵێکی خۆم دەخەمە گەڕ. حەزرەت زۆر ئەم هەژینەی پێ خۆش بوو، بۆیە کێوەکەی بۆ هەڵگێڕایەوە، مێرولە ڕووی کردە ئاسمان و وتی، سوپاسی خودایەک دەکەم، لە ڕێگەی عەشقدا پەیامبەرێک دەخاتە خزمەتی مێرولەیەکەوە. هەرگیز لە حەرەمی خۆتاندا ڕێگا بە نائومێدی مەدەن، هەموو هەوڵەکانتان بخەنە گەڕ.